هەر یەکە و قەڵغان و شمشێر لێدان شا ئەفرەیدوون و زەولمەکان ویستیان دەستە و یەخە بکەونە زۆران بۆیە هاتنە گۆڕەپان دندانی گەورە وەزیر و میر بەهرام بە زەولمەکانیان وت بە قوربانت بین ئەویش پێی وتن بە حەقی بەیت الحرام و کەعبە و مەقام دەرناچم لەو گۆڕەپانە تاکو نەکوژم ئەو گەنانە کە چووە گۆڕەپان کەوتە جەنگ و هەڵسوڕان بووە مای سەرسوڕمان لە شۆڕسواران بە لای چەپە شمشێری ڕادا دوو سەرکردەی لولدا بەڕاستیشدا کە خۆی بادا دوو سەرکردە کەوتن بەلادا ئەم جاوتی کوا شافرێدون تاکو لاشەی بنێرم بۆ گورون ئەویش ویستی بڕاتە گۆڕەپان بەڵام شە هەردوو واهاتە زمان دوێنێ جەنگایت ئەمڕۆ سەرمە هەرچەند دڵم لە ئازایەتیت بێخەمە ئێدی خۆی چوە پێش شمشێری ڕوود بەدەستەوە سەرنجی خەڵکی قۆستەوە ئەمجا دەستە و یەخە یەک بوون زەولمەکان ئاواری کرد شاڵاوی بۆ شا هەردوو برد شمشێری لێ هەڵبڕی هەر لەوێدا سەری پڕی کە سوپای ڕۆم ئەمەیان بینی هەموویان هێرشیان هێنا ئەویش کەوتە شمشێر وەشاندن کوشتن و خوێن ڕژاندن جەنگاوەران کەوتنە هاواری ئەلله وەکبەر ئاگری کرد شوێنی شەڕ ئەم جادندانی گەورەوە زیر هاواری کرد مسلمانینە تۆڵەی خوێنی شامر بکەنەوە تەوڵەی شاشرکان بکەنەوە کلااو خودی لەسەر لادا هاواری کرد زیاتر لە 20 هزار جنگاوەری تورکەکان پەلامار بدەن سوپای ڕۆم لە بەردەمیاندا هەڵاتن سوپای ئیسلام شوێنیان کەوتن زیاتر لە پەنجا هەزار جەنگاوەریان لێکوشتن سوپای شکاوەکەش بە پەلە خۆیان کردەوە بە قەڵای شاردا لە شڵەژاوی خۆیاندا هەندێکیان بوون بە ژێر دەست و پێوە مردن دواتر دەواازەکانی شارداخران ئەمجا سوپای ئیسلام بە سەرکەوتوی گەڕانەوە سربازگەکانی خۆیان زەولمەکان چووە سەردانی شرکان کە زانی تەندروستی باشە زۆر سوپاسی خۆی کرد ئەمجا پێ خۆشحالی خۆی دەربڕی کە بەرەو چاک بوونەوە چێ شرکان جوتی بەرەکەت یەوە زاهیدە بەسەر هەموماندا ڕژاوە هەر بەهۆی نزای ئەویشەوە زاڵبووین چونکە بە درێژای ڕۆژ بۆ ئێمە پاڕاوەتەوە ئەله وەکبەری ئێوە ورەی منی بەرز کردەوە ئێستاش باسی شەڕەکەم بۆ بکەم ئەوی شەڕی خۆی و شاحردووی بۆ جێڕایەوە کە چۆن کوشتێتی ئەمیش سوپاسی خۆی کرد کە زایدە هەواڵی شاحردووبی کوڕی بیست ڕەنگی زەر هەڵگەڕا چاوانی بە فرمێسک بوو. بە موسوڵمانەکانیشی وت، ئەمە گریانی خۆشی سەرکەوتنی ئێوەیە. لە دڵی خۆیشیدا وتی، تا جەرگی زەولمەکان نەبڕم بە کوشتنی شرکانی برای ناحەوێمەوە کە ئاوا پاشای خاچ پەرستان و شای نەسرانیانی کوشت. زەولمەکان و دندان و خەزنەدار لای شرکان دانیشتبوون، تیماریان کرد و برینەکەیان بۆ چەور کرد. ئیتر هەواڵیان بڵاو کردەوە کە چاک بۆتەوەو سبەینێ دەئابەزێتە گۆڕەپانی جەنگەوە، ئەمجا شرکانیش چووە ناو جەنگاوەران و پێی وتن بەڕاستی شەڕێکی ئازایانەتان کرد، بڕۆنەوە نێو دەوارەکانتان و بحەوێنەوە و شەو زوو بنوون. ئەمجا بڵاوەیان لێکرد و هەریەکە و چووە دەواری خۆی. چەند کەسێکی کەم لەگەڵ زاهید لای شرکان مانەوە، دواتر ئەوانیش خەوتن. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. سەد و چوار. بەسەرهاتی کوشتنی شرکان بە دەستی زاهید و ناشتنی لەشە شەهرەزاد وتی پیرێژنە فێڵبازەکە سەیری کرد شرکان لە خەوێکی قوڵدایە وەکو مار ڕاست بووەوە خەنجەرێکی ژاراوی هەڵکێشا کە لەسەر بەردی دانایە ئەیتوانەوە ئەمجا چووە ژوور سەری شرکان و سەری لە لەشی جیا کردەوە ئەمجا چووە سەر خزمەتکاران و ئەوانیشی کوشت ئەمجا چووە سەردانی دەواری دندان سەیری کرد قورئانە خوێنێ دە خۆی کرد بە دەوارەکەیدا دندان ئەوی بینی بۆیە باین کرد بەخێر بێت ئەی زاهیری خواناز ئەویش ترسی لێ نیشت بوو وتی گوێم لە دەنگی وەلیەک منیش هاتم قسەی لەگەڵ بکەم ئەم جا بێ دەنگ بۆی دەرچوو دندان لە دڵی خۆی داوتی مەرج بێم شەو شوێنم زایدە بکەوم بە دزی خۆیەوە شوێنی کەوت پیرێژنا سەراسنەک کە زانی کەسێک بە دواوەتی لە دڵی خۆداوتی بەخوا نەیخەڵەتێنم پێمەزانێ هەڵگەڕای و باین کرد ئەیدن دانی گەورەوە زیری بەڕێز ئەوە بۆ لای ئەو وەلی ئەچم ئەگەر تۆم لەگەڵدا ببینێ لەوە مەکە کە دندانەمەی بیست کەمێ تەریق بووە ئەم جا بەرە و دەوارەکەی گەڕای و پاڵکەوت خەویزڕا بۆیە دیسان بەو شەوە چوە دەرەوە ئەمجاد لە دڵی خۆیدا بڕیاریدا بچێتە لای شرکان و تا بەیانی پێکەوە بن ئەمجا خۆی کرد بە دەوارەکەی شرکاندا سەیری کرد خوێن لەبەری ڕۆشتووە هەموو خزمەتکارەکانیشی کوژراون ئیدی بە هەموو توانای هاواری کرد جنگاوەرانی لێکۆبوونەوە کە زەولمەکان بەمەیزانی کەوتە هاوار و گریان ئەمجا خەزنەدار پیدا بوو کە بینی کەوتە گریان و شین و واوەی لا دواتر بەهرام و ڕۆستەمی سەرکردە هاتن ئەوانیش کە بینیان سەری شرکان لە لەشی جیاکراوەتەوە خۆیان بۆ نەگیرا دەستیان کرد بە گریان ئەمجا زەولمەکان ڕووی کردە دندان و پرسی نازانن کێ براکەمی کوشتووە ئاخۆ زاهیدی وەلی لەکوێیە ئەو لە خواترسە کوا وەزیر وتی بەو خوایە ئەو زاهیدە بێدینە بووە هۆی ئەم گریان و ناڵینە ئەمجا خەڵکەکە لە یزدان پاڕانەوە کە ئەو زاهیدیان دەست بخ ئەم جا شەرکان شۆڕدرا لەسەر چیان ئەژدا ئەم جا چوونە کەناری شار چاوەڕوانیان کرد کە دەرگاکان بکرێنەوە کەچی کەسێکیان لەسەر دیوارەکە نەبینی زۆریان پێسێر بوو زەولمەکان وتی ئەگەر تاکو ساڵێکی دی دەواازەکان نەکرانەوە من ناڕۆم و چاوەڕوانە بم تاکو و تۆڵەی خوێنی براکەم نەکەمەوە ناڕۆم ئەمجا فەرمانی دا هەموو ئەو زێڕ و زیو و نەختینەی لە کڵێسەی مەتروحەننا هێنابوویان بەشیان کرد بەسەر جەنگاوەرانی سوپای ئیسلامدا ئەمجا تەتاریان بان کرد لەگەڵ جەنگاوران ڕێکەوتن زێر و زیوەکانیان نردەوە ماڵەکانیان هەمویان هەواڵیان بە ماڵدا بوو کە گەمارۆی قوستنتینیان داوە بڕیاریان داوە یا شارەکە کاول بکەن یا جێ نەهێڵن تامرن ئەگەر ساڵێکمان پێچوە ناگەڕێنەوە تاکو داگیری نەکەین ئەمجا فەرمانی دا نامەیەک بۆ نەسەت و زەمانی خوشکی بنووسێ هەواڵی بداتێ کە چیمان بەسەراتوە با ئاگای لە مناڵەکەم بێ چونکە کە هاتم بۆ جەنگ ژنەکەم مانگی خۆی بوو ئێستاش مناڵەکەی بووە گەر کوڕیشی بوو بێ ئەوە زوو هەواڵەکەم بۆ بنێرنەوە ئەمجا بڕێک پارەی دایەتە تەرەکە و ئەوان ڕۆشتن ئەمجا فەرمانی دا بە دندانی گەورە وەزیر کە فەرمان دەرکا سەربازەکان نزیکتر ببنەوە لە دیواری بڵندی چواردەوری شاری قوستنتینە کە نزیک بوونەوە جەنگاوەرانیان نەبینی بەسەر دیوارەکانەوە سەریان سوڕما سوڵتان زۆر بە خەمی شرکانی برای بوو زۆر سەراسیمەی زاهیدی خیانەتکار بوو سێ ڕۆژمانەوە لەو شوێنەدا کەسیان لە دوژمنان نەبینی. لەم لایشەوە پیرێژنە سەر ئاسنی نە فێڵاویە چووە بن دیواری قەڵاکە و هاواری لێکردن کە گوریسی بۆ شۆڕ بکەنەوە و بچێتە سەبەتەکەیەوە کە لێیان کۆڵیەوە ناسیانەوە کە دایکی شا حردوو بەسەریان خست گەیشتە لای شافریدون پرسی ئەوە ڕاستە مسلمانان ئەڵێن گوایە شا حردووبی کوڕمیان کوشتووە ئەیژووتی بەداخەوە ڕازەکەن ئەمجا کەوتە گریان و لەخۆدان کارێکی کرد شا ئەفریدون و کەسانی دەوروبەری هەمویان گریان ئەمجا پیرێژنە فیڵاوی مژدەی پێدان کە شرکان کوژەری کوڕەکەی و سی پیاوی کوشتوە شا ئەفریدون زۆری پێخۆش بوو دەست خۆشی لێکرد هەردوو دەستی ماچ کرد پیرێژنە وتی من بە هێندەی تۆڵەی شای زەمانە قایلیم خەریکی دانانی پیلانێکم بۆ کوشتنی زەولمەکان و دندان هەرگیز بەوە ڕازی نیم کوڕەکەم بە شرکان بەرامبەر بکرێ ئەم جاوتی شافریدون من ئەمەوێت تازێ دابنێم بۆ کوڕەکەم پاشا ژوتی چۆنت پێ باشەوا بکە هەرچێکیشی تێبچێت گوێمە دەرێت چونکە سوپای ئیسلام یەک ساڵ گەمارۆمان بدەن هیچیان پێ ناکرێ پیرێژنە فێڵباز کاغەز و ئوچی هە ناو نامەیەکی نووسی لە پیرێژنە فێڵبازەوە بۆ مسلمانە بەڕێزەکان ئەوە بزانن هاتینە وڵاتانەوە فێڵمان لێکردن شا عومەری کوڕی نوعمانمان کوشت تووشی شەڕی لاپاڵی چیامان کردن زۆرتان لێ کوژرا ئەمجا شرکانمان کوشت و چەندین خزمەتکار گەر زەمانە ڕەخسانی ئەوە شا زەولمەکان و دندانی گەورە وەزیریش ئەکوژین هەر منیش بووم بە ناوی زاهد و وەلی خواوە ئێوەم خەڵەتان دوو هەموو فێڵێکتان لەگەڵدا بەکاردێنم ئەگەرتانەوێ هیچتان بەسەر نەیە ئەوە بێدەنگ ئێرە بەجێ بێڵن چونکە چەندین ساڵ بمێنەوە بێسو دەبێ کامەی نووسی ئەمجا سێ ڕۆژ تازەی جێڕا بۆ شا هەردوو دوایی قەشەیەکی بان کرد و پێیوت ئەم نامێ بکەن بە سەری تیرێکەوە لەسەر دیوارە بڵندەکەەوە ئاراستەی سوپای ئیسلامی بکەن لە خوارەوە ئەمجا خۆی کرد بە کڵێسەدا و کەوتە لە خۆدان و گریان بۆ کوڕەکەی ئەمجا بە جێگری کوڕەکەی وت ئەبێت زەولمەکان و سەرکردەکانی ئیسلام بکوژم لەو لایشەوە مسلمانان سێ ڕۆژ تازیان دانا و دڵگران بوون ڕۆژی چوارم کەڕوانیان لەسەر دیوارە بەرزەکەی شار قەشێکیان بینی کە تیرێکی بەناو ئاراستەی سوپاکەیان کرد چون هێنایان و خەلیفە فەرمانیدا کە دندانی گەورەوە زیر نامەکە بخێنێتەوە کە ناوەڕۆکی نامەکەی بیست چاوانی پڕ فرمێسک بوو تووڕە بوو ناڵاندی ئەم جاوتی بەخوا هەر ناچوو بە دڵمدا ناچوو ئەمجا لەبەر خۆی پرسی ئەو پیرێژنە سەراسنە چۆن توانی بۆ دووەم جار فێڵمان لێ بکە مەرجە لێرە نەڕۆم تاکو وەکو بولبول نەی خەمە قەفەزەوە دواتر بە پرچەکانی هەڵیەواسم بە دەرگای ئەم قڵایدا دیسان براکەی بیرکەوتەوە و دەستی کردەوە بە گریان ئەمجا پاشا پەیمانی بە سوپای ئیسلامدا کە هەر کاتێک توانیان دەرگاکانی قوستنتنیە بشکێنن هەموو سامانی ئەو شارە بە یەکسانی بەسەر جەنگاوەراندا دابەشەکە جارێکیان دندانی گەورەوە زیر کە بینی شازەولمەکان زۆر لاواز و خەمۆکی بووە چوە لای و پێیوت بێخەم بە براکەت ئەجەلی هاتبوو ئەم خەم خواردنت بێسوودە بڕوانە ئەم شعرانە ئەوەی خوانەی کات بە فێڵیش نابێ هەرچیەکی ویست هەر ئەبێ وابێ قەزای خوا چۆن بوو پێش و دوای نییە مەگەر ناحالی پێی لە خەما بێ واز لە گریان و خەم خواردن بێنە ورەی خۆت بەرز بکەرەوە ژێری شمشێر بەکار بێنە ئەی ژووتیای وەزیر خەمی باوک و براکەمە خەمی دوورە وڵاتیمە دڵم لای هاوڵاتیانمە ئەمجا وەزیر و دەوروبەریش دەستیان کردە گریان ئیدی ماوەیەکی زۆر گەمارۆی قوستنتینیاندا ئەمان لەم قسانەدا بوون کە چەند میرێکی سوپا لە بەغدا و هاتبوون هەواڵی بەخشینی کوڕێکیان هێنا لەلایەنی ژنی پاشاوە ناویشی ناوە نوسەت و زەمان خوشکی پاشا کە هەڵکەوت بوو لەبەرەوەی شتی عجایبیان لەو مناڵە جێڕایەوە بۆیە پێیان وابوو کەسێکی گرنگ ئەبێ لە دوا ڕۆژدا مەلاکانیان ئاگادار کردبەوە کەنزا بکەن بۆ ئەو مناڵە ئەمجا بە زەولمەکانیان وت بارانێکی باش باریبوە و خەڵکی هەموو ئاسوودەن تونچی هاوڕێت لە خۆشی دایە و بێخەمە بەڵام نازانێت چیت بەسەر هاتووە ئەمجا پاشاوتی ئێستا پشتم بەهێز بوو کە خوا هەڵکەوتی پێبەخشیم بە دندانی وەزیریشی وت نیازمە لەمە دووە خەم و خەفەت نەخۆم و خەتمەی بۆ بکەم خێری بۆ بکەم وەزیری ژووتی هەر ئەوە چاکە بۆی ئەمجا دەوار بۆ جەنگاوەرانی قورآن خوێن هەڵدرا لەسەر گۆڕەکەی شەکان هەندێکیان قورآانیان لەسەر خوێند و هەندێکیان زکریان کردە و شەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. لاوانەوەی زەولمەکان بۆ شرکان. ئەمجا زەولمەکان چوە سەر گۆڕی شرکانی برای کەوتە ناڵە و فرمێسک ڕشتن و لاوانەوە بردیان بە دیدەی ئەشکی سوورەوە وەک سۆزی موسا سوزای تورەوە گۆڕەکەت لە دڵ جۆرێک چەسپیوە لە دڵ بە ڕنگ و ڕووینە گۆڕەوە هەر نابێ و نەبووە کە ئەستێرەکان بکەونە تەنگی و قۆڵی گۆڕەوە نێچیری بنکە چاوەڕێی بڕیار ڕووناکی بۆ دێ بەڵام مەرگدار کە زەولمەکان لە شعرەکە بۆ دەستی کردە گریان و لە تەکیدا خەڵکەکەش گریان ئەمجا خۆیدا بەسەر چێلی گۆڕەکەدا ئەمەشیدا بەگوێی گۆڕەکەدا ئەوەی فانیە پشتم لێ کرد و ئەوەی نافەوتێ پێم گرتووە خوو نەوە دوای نەوە لەم سەرزەمینە ماوەیەک ژیا دواتریش تیاچوو بەبێ سێو دوو دنیات بەجێهێشت ڕازی بوویت بەوەی کە بۆت هاتە ڕوو بۆ تیربارانی دژمن قەڵغان بووی پاڵەوانێ بووی بەهێزی بازوو ئەم دنیا هیچە کە فریودەرە ئاواتی خەڵکیش ڕەوا و سەروەرە خوا بە بەهەشتی بەرینت شاد کا ئەو ڕەز و باخی ئاوی لەسرە کە بە تاسەوە منت بەجێهێشت کۆچت بۆ هەمووان خەفەتێنەرە کە دندان لە شعرەکەی بووەوە هاوڕێکی شرکان هاتە دەنگوتی بەخشندە ئێستا کەوا لە گۆڕی گردون چاکەکەی لێمە بڕی من پیاوەتی تۆم پەنهان کردبوو فرمێسک لە لێوان کردی بە شعری شەوی سەد و شەش. شەهرەزاد وتی کە هاوڕێکەی شرکان لە شعرەکە بۆ زەولمەکاندا پڕمەی گریان وەزیران و ئەفسران بەدوایدا دواتر بڵاویان لێکرد سوڵتان بەرەو لای وەزیر چوو کەوتنەوە ڕاوێژی جەنگ ئەو مشتومڕە چەندین ڕۆژی پێچوو زەولمەکان خەفەتباری کوژرانی براکەشی بووتی حەزم لە مێژوو بەسەرهاتی پاشایانی کۆنا بەڵکو پەژارم بیر بچێتەوە و هێندە نەگریم دندانی گەورە وەزیر و تیەگەر خەم و پەژارت بە بەسەرهاتی پاشایان و چیرۆک و سربردەی ئەوان نەبێ لە بیر ناچێتەوە ئەوە زۆر ئاسانە چونکە کاتی خۆی کاری من لای باوکی خوالێ خۆش بوت هەر جێرانەوەی ئەو مێژوو بەسەرهاتانە بوو شیعرم بۆ خوێندەوە چیرۆکم بۆ گێڕایەوە هەرم شەو چیرۆکێکت بۆ گێڕمەوە کە دڵە بکاتەوە سوڵتان کەمە بیست ئیدی هێندەی تر لای شیرین بوو بۆیە ئاواتی هەرچی زووتر هاتنی شەو بوو بۆ جێگرتن لە دندان فەرمانی دا فانۆسەکان داگیرسێنن مۆمەکان دابنێن خواردن و خواردنەوە ئامادە بکەن ئەمجا نردی بە شوێنی دندانی گەورەوە زیر کە ئامادە بوو پیاویشی ناردە دوای سەرکردە بەهرام و ڕۆستەم و ترکاش و خەزنەدار دوای حەوانەوە پاشا ڕووی کردە دندانی گەورە وەزیر وتی واشە هات دنیا تاریک کشومات فەرمو تۆش سەرێ قسەت هات بۆ چیرۆک و حکایات وەزیریش وتی بە چاوان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرزاد وتی دندانی گەورەوە زیر دەستی پێکردەوتی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار لەو دیوچێوەکانی ئەسفەهانەوە شارێکە بوو بە ناوی سەوزەوە پاشایەک بەڕێوەبرد ناوی سولەیمان شابوو کە دادپەروەری ئەو لە وڵاتان و هەرێماندا دەنگی دابەوە بۆیە لە هەموو لایەکی دنیاوە ڕویان تێکرد سلەیمان شا بێوە پیاو بوو نەژنی هەبوو نەمناڵ ڕۆژێکیان کەیدی ئارامی لێبڕا نردێ شوێنی وەزیر کە هات پێیوت ئەی وەزیر بە تۆ یەکەم پرس و تەکبیر ئەوە تا کەسانی دەوروبەر وەزیران و میران و سەرداران و فەرمانبەر و سەرباز و دەرەجەداران و ئەفسەر لێم کەوتونە تە تانە و تەشەر کە بێژن و مناڵم بەڕاستی زۆر بێحاڵم وەزیر کە بینی پاشا زۆر بێ حاڵ بوو ژیانی لەلا تاڵ بووتی هاها چۆن دەستکاری کاری خواکەم لە دۆزەخدا خۆم ڕسواکەم گەر پێت خۆش بێ کە نیزەک هێ ئارەزوی تۆ پێکە پاشا لە وەڵام داوتی گەر پاشا کەنیزەک بێنێ ناوبانگە دۆڕێنێ نەڕە چەڵک دیار ئەبێ نە خێزان ناودارە بێ ترسم زۆڵ بەربێنێ وڵاتم بە شەڕ بێنێ وەک زەوی خوێویک بێ چی بچێن وشک بێ یا لێم هەڵگەڕێتەوە زوو زوو لێم ڕاز بێتەوە فەرمانی چاکەی پێدەم لە خراپەش دوور بێتەوە نەک هەر بە گوێم نەکە لێشمان ڕاز بێتەوە بۆیە کەنیزەکم ناوێ کچە شایەکم بۆ بدۆزەوە با ڕەچەڵەکی ناسراو بێ جوانێکی بەرچاو بێ خانەوان بێ خانەوان مسلمان بێ مسلمان وەزیر وتی خوا بە ئاواتی خۆتی گەاندیت چونکە بیستومە شازەهری خاوەنی زەوی سپی کچێکی زۆر جوانی هەیە بەوەیش وەسف ناکرێ کە سەر و زمانی هەیە کوا سروشت لە شێوەی دوانی هەیە جاوا باشە پیاوێکی زانا و بەسەلیقە و بەسەر و زمان بنێری ناخواز بێنی چونکە کچەکە لە جوانیدا کەمێنەیە پاشا ئەمەی بیست دڵی کرایەوە پاشایش کە ئاوری دایەوە ئاوە وەڵامی دایەوە ئەی وەزیر بێ لە تۆ کەس شک نابم ژیر بڕۆ کاروباری ماڵت ڕێک بخە خۆت ئامادە بکە ئەو خواز بێنێن بۆ بکە لە ماڵی کچە نەگەڕێتەوە تا مژدەی ڕازی بوون دێنیتەوە وەزیریش وتی بە چاوان. ئەمجا وەزیر چووەوە ماڵ، ئامادەی کرد دیاری زێڕینی چەندین مسقاڵ، دیاری بچووکی کێش ئاسان، بەڵام وەکو نرخ گران. بە چەند ئەسپی ڕەسەنەوە، بە سەد کۆیلەی ڕەبەنەوە، بە سەد کەنیزەکی شۆخ پشەنگەوە، چەندین ئاڵایان بە ژوور سەرەوە، بەرەو ماڵی کچە کەوتنە ڕەو و گەردان. کە دوای چەند ڕۆژێ پاشایش دێتە سەردان، ئیدی وەزیر و کاروان، کەوتنە بڕینی چۆڵ و بیابان تا ئەو شوێنەی کە ڕۆژە ڕێکیان مابوو بگەنە جێ ئەم جالەیاندا وەزیر کۆمەڵە کەسێکی ئامادە کرد بەرە و لای زەهرشا ڕێکە و دوا بوو زەهرشا چوو بە دەرەوەی شار بۆ گەشت کە لە دەواازەی شارەوانی بینی زانی کە کۆمەڵە کەسێکی نامۆن بە شارەکە بۆیە فەرمانیدا بیانهێنێت کە پاشا لە کابرای پرسی زانی نوێنەری سلەیمان شایە خاوەنی زەویە سەوزەکانە، ئەمجا بەخێری هێنا و ڕێزی لێگرت و فەرمانی دا بکەون و ڕێ بەرەو شار. دواتر لێی پرسین، وەزیر لە کام شوێن هەڵی دا و ماوەتەوە؟ ئەویش وتی، ئەم بەیانییە لە سەر فڵانە جۆگە ئاو جێم هێشتن، سبەینێ ئەگەنە شار، خوا پایەدارت بکا. ئیدی زاهرشا فەرمانی دا بە وەزیر و پاسەوان و خزمەتکاران و پیاوانی دەوڵەت بچنە پێشوازی وەزیری سلەیمان شا و بەخێریان بێنن لەو لایشەوە لە نیوەشەوە وەزیر کەوت بۆ ڕێ بەرەو شار بۆ بەیانی کە دەشت و دەر سەرپۆشی زێڕینی تیشکی خۆری پۆشا کە بوونەوە لە شار ئەمجا پیاو ماقوڵانی دەوڵەت میران و وەزیرانی مەملەکەت پیان گەشتن ئیدی بە کۆمەڵ چوونەوە ناو شار لێو بۆ کۆشک ئەمجا بە حەوت داڵاندا تێپەڕین سەرکەوتن تاکو بەرهەیوانێک سەکۆیەکی لە مەڕمەڕ دروستکراوی تیا بوو کە چوار پێچکە لە شفرەی فیل ڕاگیری کردبوو ڕاخەرێکی سەوزی بەسەردا درابوو کە بە زەخرەفەی زێڕین نەخشی کرابوو چەندین تاڵی نەخشا و بەگۆی زێڕینی لەسەردا بۆ شۆڕ بووەوە کە زەهرشا لەسەری دانیشت بوو کە وەزیر گەیشتە لای مشتایە و کردی سڵاو بە لۆمەکاران بڵێن کۆڵ بدەن چون مەیلت لە دڵ ناتوانن دەرکەن دڵ لە خۆم تۆرە وا بەلای تۆوە گەنجی نەویستم کردمی بەپەن دڵی سەر ڕۆ قەی ناکە بڕۆ هەر تۆ جێت خۆش بێ ئێمەش بۆ ئەڵوەن هیچ تێگاوە دڵشادم ناکە بە هێندەی ئەوەی بە شادا هەڵدەن جا با تەمەنێک سەیری ڕووی بکە ئەنجام براوە و شادی و دەوڵەمەن کە دەستی نزای چاکەت باڵا کرد هەمووان بەشدارن لەوانی کە هەن پاشای بەخشندە خۆ من پێم وایە هەڵەن هەژاران پەنات بۆ نەبن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی سەد و نۆ. شەهرەزاد وتی کە وەزیر لەو ڕێوڕەسمە بووەوە زەهرشا بانگی کردە نزیک خۆی و ڕێزی گرت تاکو درەنگانێکی شەو دانیشتن بۆ سبێنێ سفرە و بەرچای ڕێکخرا میوانان تێر و پڕیان خوارد ئیدی هەریەکە و چوو بەلای کاری خۆیەوە تەنیا خزمەتکاران و دانیشتوانی کۆشکمانەوە وەزیری میوان هەلی چۆڵی دەوروبەری شای قۆستەوە هەستا و کڕنوشی بۆ بردووتی ئەی پاشای گەورە گەورەی ئەم دەورە داوامان هەیە دڵمان نەشکێنی نوێنەری پاشام هاتوومەتە خوازبێنی شا سلەیمان خوازیاری خزمەتی بەڕێستانە داوای کچەکە دەکا بۆ خۆی کە زەهر شامی بیست هەستە سەر پێ دەستی ڕێزی بە سنگە و گرت دانیشتوان سەراسیمە بوون لەو ڕێزگرتنە فرەیە بۆ نوێنەری سلێمان شا هەر بە پێوە زەهرشاوتی ئەی گەورەی وەزیر داناو بە تەگبیر ئێمەش هاوڵاتی سلەیمان شین شانازی بە خزمەتیەوەکەین کچەکەی شم بە یەکێک لە کەنیزەکەکانی خۆی دابنێ شا جێ متمانەی ئێمەیە ئەم جا ناردێ شوێنی قازی و شاید کە هاتن بوونە شاهید کە شا سلەیمان وەزیری کردوێتە وەکیلی خۆی لەم ژن مارەکردنەدا ئەم جا خۆی مارە بڕینەکەی لەوێدا جێبەجێ کرد و ئاهنگرا ئەم جا وەزیریش هەموو دیارەکانی سلەیمان شای پێشکەش بە زەهرشا کرد پاشاش فەرمانی دا مەملەکەت شادی بکەن ئاهەنگ بجێڕن بۆ ماوەی دوو مانگ زەماوەن لە شاردا جێردرا خواردن و شیرینی جێڕا دڵخۆش بوون هەموو بە تێکڕا لە دەوروبەری شار دەوار لێدرا سابات و کەپر چاکرا سەماکەرانی کەنیزەکی ڕۆم ئامادەکران کیژانی تورک بۆ پەرزێرایی دانران بوو بە زێڕ و زیو و نەختینەی گران بەها ئامادەکرا جیازی بیست باری وشتر دواخرا کاروانی وشتر و هێستر بەڕێخرا کاروان ڕووی لە وڵاتی سلەیمان شا کرد زەهرشا تاک و دووری سێ فرسەخ بەڕێ کردن ئەم جا بەدڵی خۆش و ئاسوودەوە بۆ شاری خۆی گەڕایەوە ئەم جاوەزیر کچی شای برد و ڕۆشتن ئەو شاخ بۆ ئەو دۆڵ دارستانی چڕ دەشتی چۆڵ و هۆڵ ڕێگەیان بڕی تا ئەو شوێنەی کە سێ ڕۆژە ڕێیان مابوو بگەنەوە مەملەکەتی خۆیان ئەم جاوەزیر تەتەری ناردەوە کە هەواڵی گەشتنی بووک بە پاشا بگەێنن کە تەتەر هەواڵەکەی دایە پاشا پاشا زۆر شاد بوو مژدانەی زۆری دایە ئەمجا فەرمانی دا جەنگاوەرانی تایبەت بە خۆی کە لەشکر ڕێک بخن بەرەو کاروانی بووکە بڕۆن زۆر بەڕێزەوە بیهێنن ئەمجا جاڕیاندا لە شاردا کا بێت نەبێوەژنێ نەپیرێژنێ لە ماڵدا نەمێنێ باوچێتە پێشوازی بووکی پاشای شارەکان بۆیە هەموو خەڵکی ڕێکەوتن گاهەنگی بووکە تاشە و سەرومڕ بێت و ئەمجا بەرەو کۆشکی پاشای ئەبن پیاوماقوڵان و سەرانی دەوڵەت بڕیارێندا کە خەڵکەکە بچنە کەناری ڕێگاوبانەکان بۆ بینینی بووک خۆی و کاروانی جیازی و کەنیزەک و دەست و پێوەنەکانی هەر کە بووکە گەیشت سەربازەکان چواردەوریان گرت کەژاوەش هەر بەڕێوە بوو تاکو گەشتنە نزیک کۆشکی شا ڕمی جەنگاوەران ئەلەرانەوە ئاڵاکان بە ئاسمانەوە بۆنی مسک و عتری خۆش خەڵکی کردبوو سەرخۆش دەنگی تەپڵ و کەڕەنا یاخود دەهۆڵ و زڕنا شەو بووک بەنێ و ڕیزبندی ئەمبەر و ئەوبەری کەنیزەکە ڕازاوەکاندا ڕۆشت کادوت مانگە لە نێو ئەستێرەکاندا یان مرواری نێوان زی و ئەمجا بردیانە ژووری خۆی کە سیسەمی تێدا ڕازابەوە شاییەکیان بۆ جێڕا کە دانیشتوانی شار ئەیانوت مەملەکەت ئاهەنگی وای بەخۆوە نەدیوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.